ئەو پەروەردگارەی کە ئەحەدە، بێ شەریکە، خالیقمانە و هیچ زیندەوەرێک لە گەورەوە بۆ بچووک یارمەتیی نەداوە و پێویستی بە یارمەتیی کەس نەبووە لە دروستکردنی ئێمە و سەرجەم گەردووندا. خوایە کە خالیقمانە، هەر ئەو پەروەردگارەش ڕازیقمانە و ڕزق و ڕۆزیی ئێمە و هەموو زیندەوەرێک ئەوەی کە ئێمە دەیزانین و ئەوەی کە تا ئێستا عیلمیش نەیدۆزیوەتەوە کە هەیە و ئەوەندە زیندەوەر و مەخلوقاتی خوا هەیە، خوا ڕازقی هەموویەتی. شاهیدییە دەم لەگەڵ ئێوەی موسڵماندا هەر ئەو خوایە شایەنی پەرستنە کە دروستکەرە، کە خالیقە، کە ڕازقە، کە نەفع، کە ضەڕ، هەمووی هەر بەدەستی زاتی اللە یە و بێشەریکە. شاهیدی ئەدەم کە حەزرەتی محەممەد صلی الله علیه وسلم ئەوەی حەق و ڕاستیە بە ئێمەی گەیاندووە ئەوەی خێر و خۆشیە مایەی بەختەوەری هەموو مرۆڤایەتیە لە ئێمە و سەرجەم مسلمانان و سەرجەم مرۆڤایەتی نەشاردۆتەوە بە ئەمانەتەوە پێیگەیاندوین یا ربی خوایە سەلات و سەلامی خۆت بنێری بۆ سەر ڕوحی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ڕەحمەت و بەرەکەتی خۆت خوایە لەم ڕۆژە موبارەکەدا و لەم کاتە پیرۆزەدا بنێری بۆ سەر دڵ و دەروونی ئێمەش بە قەڵەمی عەفو و مەرحەمەتت لە گوناهەکانمان خۆش بی خوای پەروەردگار هەموو ئەو کەسانەی کە لە دوور و نزیکەوە هاتوچۆی ئەم مزگەوتە دەکەن و فی سەبیل الله دێن وشەیەکی خێر ببیستن هەموو هەنگاوێکیان بە چاکە و ئیحسانێک وە حساب کەی ئامین والحمد لله رب العالمین بەڕێزان لە وتاری جومعەی ڕابردوودا لە زنجیرە باسی ئابووری ئیسلامیدا باسی ئەوەمان کرد کە دوو پرسیار هەیە وڵامەکەی لە ئەم جمعەدا بە پشتیوانی خوای گەورە وڵام دەدەینەوە ئەویش یەکەمیان ئەوەیە ئایا ڕسق زیاد دەکا ئایا ڕزق و ڕۆزی زیاد دەکا و وەڵامی پرسیاری دووەمیشیان ئەوەیە ئایا خوا ڕزقی هەموو کەسی وەکو یەک دیاری کردووە یان جیاوازی هەیە لە وەڵامی پرسیاری یەکەمە هەر وەکو جمعەی ڕابردوو ئاماژەم پێکرد باسی ئەوەم کرد میلەتی ئێمە لەم ناوچەی ئێمەدا و لەم کوردستانەدا بە گشتی کاتێک کە تووشی حەرام خواردن دەبێ هی ئەوە نییە بێ ئیمان بێ گەیشتومەتە ئەو قەناعەتەی خەڵک ئەوە نیە ئیمانی بە خوا و بە قیامەت نەبێ کە حەرام دەخوا بەڵام زۆربەی جار هۆکاری سەرەکی ئەوەیە تێنەگەیشتوە لە مانای ڕزق و ڕۆزی کە ئەوا بە حەرامی دەیەوێ بەدەستی بێنێ بۆیە لە چەند وتارێکە ئاماژەمان بە مانای ڕزق و ڕۆزی کرد و لە وتاری ئەم جمعەشە ئاماژە بەو کلیلانە دەکەین کەوا دەرگای ڕزق و ڕۆزی لەسەر فراوان دەکا بەڵێ بەبێ گومان ڕسق زیاد دەکا جا یان زیادکردنەکە لە ڕووی مادیەوەیە یان زیادکردنەکە لە ڕووی مەعنەویەوەیە پارەکەت زیاد دەکا خوای پەروەردگار وار لێ دەکا بەدڵی ئاسوودەییەوە دەی خۆی ئەمە هەر زیادکردنە لە ڕووی مەعنەویەوە خوا لە چەندین بەڵا و نەخۆشی گەورە دەتپارێزێ کە زۆربەی پارەکانت لەو ڕێگادا سەرف ناکەی ئەمە هەر زیادکردنی ڕزق و ڕۆزیە ئەو ڕزق و ڕۆزی کە ئێمە پێنج فەرزە لە خوا دەپاڕینەوە خوا ڕزقمان واسیعکەی بەداخەوە هەندێک خەڵک پەنا دەباتە بەر نوشتەی ناشەرعی و نابەجێ بە بیانووی کردنەوەی کلیلی ڕسق بە بیانووی ئەوەی ڕسق بە دوعایەک لەگەڵ ئیحترام و ڕێز و حلمەتمان بۆ هەموو ئەو ئاتانەی کەوا باسی ڕسق و ڕۆزی دەکەن بەڵام باسی ئەوە ناکەن لە چوارچێوەی وەرەقەیەکا بنووسرێ و لە ماڵەکە هەڵبواسرێ بەڵکو وەرە لە خزمەت قورئان و فەرموودەی پێغەمبەرا صلی اللە علیه وسلم باسی کلیلی دەرگای ڕزق و ڕۆزی ببیستە و ببینە بزانە دەرگای ڕسق بەسەرتدا بەهۆی بەسەر ماڵ و منداڵتدا بەسەر کار و کەسابەتتدا بەهۆی چیەوە زیاد دەکا خاڵی یەکەم تەقوای خوا قورئانی پیرۆز دەفەرمێ جا ئەمانی کە باسی دەکەین یان فەرموودەی خوایە یان فەرموودەی پێغەمبەری سادیقی ئەمینە خواناسێکی بە حەق و ڕاستەقینە و بێ ڕیابە، خوا دوو لوتفت لەگەڵ دەکات، دوو بەرەکەتت لەگەڵا دەنوێنێ، یەکەم یجعل له مخرجا، لە هەموو تەنگانەیەک ڕزگارت دەکا و بە هاناتەوە دێ. لەو وەختەیا کە هیچ ئەمەلێک نامێنێ لەسەر ئەم زەویەدا، هیچ کەسێک نامێنێ هانا و هاواری بۆ بەری، ئا لەو کاتەدا کە دنیا لە تۆ دەبێتە کونی دەرزییەکی بچووک، خوا ئاسۆی ڕوونت نیشان دەدا و بە هاوارتەوە دێ. یجعل له مخرجا. ویرزقه من حیث لا یحتسب، بەرەکەتی دووەم لە ئەسەر و پاداشتی متەقی و خواناساندا، خوا دەفەرمێ ڕزق و ڕۆزییان بۆ دەنێرم لە شوێنێکەوە کە هەر بیریشیان لێ نەکردۆتەوە. خوا لە قورئانی پیرۆزدا باسی حەزرەتی مەریەمە دەکا، ئەوە ڕێزە بۆ ئافرەت، ئەو مەریەمەی دایکی حەزرەتی عیسای مەسیحە سەلات و بەرەکەتی خوا لەسەر ئەو و باقی پێغەمبەرانی خوا بێ کە ئێمە بەرەو سەری ساڵی زاینی دەڕۆین، ئەو مەریەمە ئاوا لە دینی ئێمەدا باس کراوە، کەواتە ئەوەی کەوا ڕێزی مەسیح و دایکی مەسیح دەگرێ کە حەزرەتی عیسای موبارەکە، هەر ئیسلام و قورئانەکەی ئێمەیە. ئەفەرمێ ئەو مەریەمەیە ئافرەتێک بوو ئەوەندە پاک بوو خوای وا بۆ تەرخوا تەرخان کردبوو جا نمونەی بەس ئەو لە قورئانا باس کراوە هەها خوشکانی بەڕێزم کە ئامادەی ئەم جومعەیەن بزانن چەند ئیسلام ڕێزی ئەوەی گرتووە باسی پیاوێک ناکا ئەفەرمێ ئافرەتێک کچێک شووی نەکردووە دەستی هیچ پیاوێکی بەر نەکەوتووە بە تەمەنی گەنجێتی وەکو ئێوەی خوشکانی خۆم دایکانی بەڕێزم ئەو کچۆڵە جوانانەی کەوا بە سەرپۆشەوە ڕوودەکەنە ئەم ماڵی خوایە لەم سەرمایەوە لە شوێنی دوورەوە مەریەمە ئێوە ئیشاءاللە میراتی ئەو مەریەمە پاک داوێنە بن ڕێبازی ئەو بگرن ڕووی کردە ماڵێکی خوا لە کونجێکە عیبادەتی خوای پەروەردگاری دەکرد خۆی پاراستبوو چاوی داوێنی دەستی قاچی لە هەموو بێ شەرعیەک خوا ئەوەندە ڕێزی لێنا حەزەتی زەکەریا پێغەمبەرە پێغەمبەر پێغەمبەران لە هەموو کەس گەورەترن واتە پلەی مەریەمە ناگاتە حەزەتی زەکەریا پێغەمبەر بەڵام کاتێ دەچێت سەردانی ئەم کچۆڵە جوانە دەکا کە کچی ژن خوشکەکەی بوو سەیری کرد سبحان اللە چلەی زستانە بەفر دەبارێ وا میرەی و ترێی هاوینی لایە لە هاوینانە دەچوو بۆ لای سیر دەکا ئەو میوانەی لە زستانە لە وڵاتەدا هەن یان هەر نین وا لە بەردەمی مەریەمەدا لێی دەخوا فەمووی ئەنا لەکی هاذا بەسەر سوڵمانەوە ئەو مەریەمە ئەمانە لە کوێ بوون قالت هو من عند الله فەرمووی ئەمە خوا بۆی ناردووم ان اللە یرزق من یشاء بغیر حساب مەریەمە بە تەواوی یەقینەوە ئینە دەفەرمێ ان اللە خوا بۆ خۆی بە حەق و بەڕاستی ڕسق دەنێرێ بۆ هەر کەسێک کە بیەوە بێ بێ حەد و حساب و بە بێ ماندووبوون من ئەو لایم لەگەڵ خوای خۆمدا ئاوەدان کردوتەوە خوا ئەم دەرگای ڕسقی بۆ کردمەوە فریشتە دەها ڕسقەکەی دێنا بەردەمی ئەمە لە قورئانا باس کراوە. ئەچمە خزمە زاتێکی گەورە کە لە کتێبەکانی مێژووی ئیسلامدا باس کراوە و لە ئوممەتی پێغەمبەرا صلی اللە علیە وسلم کەڵە پیاوی ئاوا هەڵکەوتووە. ئەوە لە ژنان ئەمەش لە پیاوان ئەوە لە ئوممەتانی پێشوو ئەمە لە ئوممەتی فەخری کاینات صلی اللە علیە وسلم. پیاوێکی دەسەڵاتدار ناوی ئەسوەدی عەنەسی بوو بە ئەسوەدی درۆزن ناسراوە داوای دەکرد دەیگوت چۆن محمد رسول اللە یە دەبێ منیش پێغەمبەر بم چۆن ئەو دەڵێ من پەیامی خوام پێیە منیش پەیامی خوام پێیە منیش شەریکی محمدم لە پێغەمبەرایەتیدا پەنا بەخوا ئەبێ خەڵک ڕووبکەنە من و ماڵەکەی من لە یەمەن و و ئیطاعی منیش بکەن وەکو چۆن ئیطاعی فەرمانەکانی محمد دەکەن ئەم پیاوە دار و دەستە ناپاکەکەی وتیان کەسێک هەیە ئەوەندە خواناس و دیندار و پاکە جێگەی سیقەی خەڵکە ئەگەر ئەو عالمە گەورە ئیعتیبارت پێ بکا و ئیعترافت پێ بکا هەرچی خەڵکی ئەم وڵاتەیە تۆش بە پێغەمبەری خوا دەزانێ وتی چێە وتیان ناوی ئەبوو مسلمی خەولانیە پیاوێکە هێندە سەرڕاست و هێندە پاکە و خۆشەویستە لە ناو دڵی خەڵکە بەس ئەو بڵێ من ئیمانم پێتەیە کە تۆ پێغەمبەری تەواوی ئەو خەڵکە ئیمانت پێ دێنێ ئیتر خۆت بە خەڵکەوە ماندوو مەکە هەوڵدە ئەم عالمە یەکەم جار بەلای خۆتا ڕاکێشی ئەها کاربەدەستان دایمە هەوڵ دەدەن ئەو کەسانە ڕاکێشن کە جەماوەرێکیان هەیە بۆ ئەوەی خەڵکیش بەهۆی ئەوانەوە گومڕا بێت بانگی کرد و وتی ئەبوو مسلم پرسیارێکت لێ دەکەم وتی فەرموو قوربان بزانم پرسیارەکەت چییە وتی پرسیارەکەم ئەوەیە شاهیدی ئەدەی کە من پێغەمبەری خوام ئێمەی موسڵمان هەر ئەسڵەن گوێمان داخراوە لە ئاستی بێدینەکان و دوژمنانی خوا و پێغەمبەردا. گەنجێکی وەک تۆی بەڕێز لە هەر شوێنێکا و لە هەر ناوەندێکای، لە هەر شوێنێکا کارمەندی، لە هەر مەقەڕێکا چەکداری، هەر گوێت کەڕکە لە ئاستی بێدیناندا. هەر گوێم لێت نییە هەتا وڵامت دەمەوە. یەعنی قسەی بێ دینی دوژمنی خوا و پێغەمبەری خوا قسەی ئەو کەسەی کە دەڵێن منیش قانونم پێیە وەکو قانونی محەممەد نەعوذ باللە قسەی ئەو کەسەی دەڵێ لە پەرلەمانا ئیقتراحی شتێک دەکەم کە شەرعی محەممەد لاچێ و ئەوەی من ئیشی پێ بکرێ ئێمەی مسلمان ئەبوو مسلم فێرمان دەکات دەڵێن ما ئەسمع و هەر گوێشمان لێ نییە قسەکەت هێندە بێنرخە هەر گوێشی بۆ ناگرم چ جاوەی بڵێم وایە یان وانە فەرمووی، ئەی شاهیدی ئەدەی، اتشهد ان محمدا رسول اللە، ئەی شاهیدی ئەدەی کە محمد پێغەمبەری خوایە؟ حەد دەستەو بەجێ پڕ بە دەنگی خۆی فەرمووی، نعم اشهد ان محمدا رسول اللە، ئەرە وەڵڵا شاهیدی ئەدەم بە حەق و ڕاستی محمد پێغەمبەری هەڵبژێراو و خاتەمی ئەنبیایە. ئەها ئەوە تەقوایە. بۆ بێدین گوێم کەڕە، بەڵام شانازی بە دینی خۆمەوە دەکەم. نەی فەرموو وەڵڵاهی ئێستا ئەم پیاوە دەمکوژێ با بۆ درۆ بڵێم کورە بابە حەقی پێغەمبەرم چییە فەرمووی ئەرە وەڵڵا بە شانازییەوە ها شانازی بکە بە دینەکەتەوە بەر ئەو ئایەتە دەکەوی لە هەموو شوێنەکە شانازی دەکەم کە موسڵمانم لە هەموو شوێنەکە شانازی دەکەم کە دەڵێم لا ئیلاهە ئیلا اللە بەو لایە سەرم بەرزە چونکە سەر بۆ هیچ خۆیان دانانێنم ئیلا ئەڵڵا نەبێ شایەنی هیچ کەسێک شایەنی ئەوە نییە مامۆستا و چاو ساغم بێ بۆ بەخۆم چاوم نییە ئللا یەک ڕابەر هەیە کە محەممەدی مستەفایە چاو ساغ و ڕابەری دنیا و قیامەتمە وتی هەر ئاوا بە بێمنەتانە جواب دەدەیتەوە وتی شتەکە بڕاوەتەوە وڵامی ترم لێ نابیستی وتی ئاگرێکی بۆ بکەنەوە ئاگرێکی گەورە و سووتێنەر لە گڕی ئاگرەکەدا ئەبوو موسلیمان هەڵگرت و بە شتێک فڕێندا ئاگرەکەوە سبحان اللە دەفەرمێ ئاگر دامرکایەوە خەڵک چاوەڕێ بوون ئێسق و پروسقی لە یەک جیا بووبێتەوە ئەبوو موسلم بە تەزبیحەکەی دەستی بە سڵاوە لێدان هاتە دەرەوە لەولاوە کار بەدەستانی کە لە دەوری ونوتیان ئەم پیاوە لەم وڵاتە بمێنێ خەڵک ئەم دەنگ و باسە بیستێتەوە وەڵایی ماڵ وێران دەبین ئەوەی هەشمانە لە دەستمان دەچێت وتی چی لێ بکەم وتیان نەفی بکە دەریکە ئا دەرکردن یەکێکە لە سیفاتی کافران قەینا موسڵمان قەت لە وڵاتی خوا کەسێکی دەرنەکردووە بۆیە ڕاگوێزی کرد و وتی بڕۆ بۆ مەدینە بۆ لای ئەو محەممەدە هیچی لەگەڵا بۆ نەکرا ڕۆیشت و دەفەرمێ هەتا ئەو لە یەمەنەوە بە پێک گەیشتە شارەکەی پێ سەسەم بەداخەوە پێغەمبەری خوا وەفاتی کرد وەفاتی کرد و نەبوو بە سەحابی ئەو پلەی بە نسیب نەبوو ئەوە حیکمەتی خوایە بەڵام بوو بە تابعی چونکە چوا خزمەتی ابو بکر و عمر و عثمان و علی و ابو عبیدە و سعد و هەموو کەڵە پیاوانی اسلام گەیشتە شارەکەی پێغەمبەر صلی الله علیه و سلم کە گەیشتە شارەکەی پێغەمبەر صلی الله علیه و سلم کات نزیکی نوێژ بوو لای دایە مزگەوتەکەی خۆشەویستی خوا و مزگەوتی مدینەی منەوەرە ئەفەمە حەزەتی عمر چۆ ژوورەوە سەیری کە ئەم پیاوە غەریبە قەت ئەبوو مسلمی نەبینەوە لە ژیانیا بەڵام ئەم دەنگ و باسە گەیشتوەتەوە بە شارەکەی پێغەمبەر صلی الله علیه و سلم کە پیاوێکیان خستووەتە ئاگرەوە و نەسووتاوە لە پێناوی خوادا ئەم کارەی کردووە ئەفەرمێ بە فەراسەتی خۆی بە دڵ ڕووناکی خۆی هەر چاوی پێکەوە فەرمووی تۆ غەریبی وتی بەڵێ فەرمووی خەڵکی شوێ وتی خەڵکی یەمەنم فەرمووی تۆ ئەو پیاوەنی تخوا ڕاستم پێ بڵێ کە ئەو پیاوە درۆزە ئەسوەدی درۆزن تۆی خستە ناو ئاگرەکەوە وتی بەڵێ هەوم ئەفەرمێ باوەشی پیا کرد و ماچی کرد و چوو بانگی حەزرەتی ئەبوبەکری کرد و موسڵمانان کۆبوونەوە، لە بەینی خۆی و ئیمامی ئەبوبەکرا داینا ئەم کەلیمە موبارەکەی فەرموو، فەرمووی، الحمد للە الذی لم یمتنی حتی ارانی فی امة محمد صلی اللە علیه وسلم من فعل به کما فعل بابراهیم خلیل الله علیه السلام فەمووی حەمد و سەنا بۆ ئەو خوای نەمردم بە چاوی خۆم لە ئومەتی محەممەدا کەسێکم بینی ئەوەی پێکرا کە بە ئیبراهیم پێغەمبەر کرا چۆن خوا بەدەم ئیبراهیمەوە هات و فەرمووی ئاگرێکی سەلامەت بەو نەیسووتێنی و ڕەسەلمان ڕەقینەکەیەوە ئەو معجزەشی نیشانی ئومەتی محەممەدا و بە کەرامەت کردی بە خەڵاتی ئەبوو موسلیمی خەولانی خوایە حەمد و سەنا بۆ تۆ لە ئومەتی پێ محەممەدا کەسی وا هەڵکەوتووە سەحابیش نییە چووەتە ئاستی ئیبراهیمی خەلیلوڵڵاوە لە پلە و پایە و بەرزیدا لە معجزاتدا کە خوا دیفاعی لێ بکا خوایە بە چاوی خۆم ئەوەم بینی ئەم ئەبو موسلیمە هێندە پیاوێکی بەڕێز بوو سبحان اللە داوای ئەوەی نەکرد بڵێ معاشێکم بۆ ببڕنەوە شل لە پێناوی نای نەیگوم من لە پێناوی خوا و پێغەمبەر ئاخرامە ئاگرەوە ئەبێ کۆرتین کۆشکم بۆ دروستکان منەتی بەسەر کەسا نەکرد ئەمە متەقیە متەقی مەلا شێخ حاجی دیندار گەنج خوشک ئەگەر خزمەتی ئەم ئیسلامە دەکات نابێ منەت بەسەر کەسا بکات تۆ بۆ خوای دەکەی پاداشتەکەت ئین ئەجریە ئیلا عەلی الله رب العالمین من پاداشتم لای خوایە کار بەدەست نابێ منەت بەسە میللەتا بکەم من خەباتم کردووە و وام کرد و وام کرد و لە مەرگ گەڕامەوە دەبێ هەموو سەروەت و سامانی ئەو وڵاتە بۆ ژیرفان و کۆشکەکانی من بێن نا ئەمە منطقی مسلمانە ئەمە متقیە چوە ماڵەوە سبحان الله خێزانە بەڕێزەکەی وتی ئەبو مسلم واللهی ئارد لە ماڵماندا نییە ئارد واللهی بۆ ئەم ژەمەی نیوەڕۆیە بەیانی بوو وتی بەس نانی ئێوارەمان هەبوو نانی بەیانیشمانەوە بۆ خۆلاگەلێ نەخوار ئەو منداڵانە بۆ نیوەڕۆ واللهی شتێک نییە بیخۆن فەمووی هیچ شک نابەی لەم ماڵەدا وتی وەڵڵاهی یەک دیرهەم شک دەبەم شتێکم چنی بوو لفکەیەک کراسێک فرۆشتوومە بە یەک دیرهەم وەڵڵاهی تەشی ڕێز بوو ژنەکەی وتی ئا ئەوەم پێیە وتی بمدەیە دەچم بای ئەوەندە ئاردە دەکڕم خوا گەورەیە ئەفەرمێت چوو بۆ بازاڕ چوە بەدمی دوکاندارێک خەریب و ئاکێشان بێ کابرایەک ڕووی تێکرد وتی وەڵڵاهی وەڵاهی دەموچاوت دیارە کە تۆ پارەی حەڵاڵت هەیە و پیاوێکی بەڕەحمی لە ڕای ئەو خوایەدا فریام کەوە ماڵ و منداڵم خەریکە دەبرێ لە برسان ئەو دیرهەمە بدە بە من و بیدەم بە ئارد ئەفەمێ دەستەوە بەجێ دڵی کوڵا فەمووی وەڵاهی دیارە ئەو لە من محتاجتر و خاوەن منداڵترە سیفاتی متەقیە لە سوڕەتی بەقەرەدا کە باسی متەقی دەکا ئیمانی بە غەیب هەیە و نوێژ دەها نوێژ دەکا دەفەمێت لە ماڵی خۆشی بەخت دەکا الذين ينفقون في السراء والضراء لە دەست کورتیدا و لە کاتی دەسەڵات و دەوڵەمەندیدا هەر دەبەخشێ مسلمان بەخشندەیە لە کەم کەم دەبەخشێ لە زۆر زۆر ئەو هەمووی بەخشی یەک درهمیشک دەبێت کە ئەوەندە بە دڵ و بە گیان ناوی خوای بەگژا کرد و کابراش سواڵکرد نەبوو پیاوێکی بەڕێز و پیاوانە هێندە بەڕێز بوو ڕووی لەم پیاوە بەڕێزەنا ڕووی نەهات دەست لە نامەر پانکاتەوە سواڵ بکە ئەفەرمێت تورەکەکەی درهەمەکەی دا بە ئەو، تورەکەکەی هێنا بەر دەمی کابرایەکی دارتاشی بینی ئاردەداری لێ بوو، تورەکەی پڕ کرد لە دار، ئاردەدار، هەندێ خۆڵیشی بە سەرا کرد و بردی وانێ و خستی ئەو دیو دەرگاکەوە، وتی ها ژنەکە بۆ خۆی ڕای کردەوە بەرەو مزگەوت، ڕووی نەهات بڵێت چیم بۆ هێناون، بەس وتی چیان پێ بڵێم، ئەفەرمێت کە نوێژەکەی کرد و چووە ماڵەوە سبحان اللە بۆنی کولێرەی گەرم دەهات، لە شوێنەکەوە کە قەت لە عەقڵی مرۆڤانە ئاردی دار ببێتە گەنمێک، ئاردێکی سپی کە ئافرەتەکە لە وژیانیا نەیبینی بوو. دە تۆ لەگەڵ خوای خۆتا بە ئەم کلیلە بەدەستەوە بگرە ئاوا لەگەڵ خوا ڕاست بکە وەڵڵاهی خوای گەورە ئاوا لەگەڵتا دەکا خاڵی دووەم تەوەکولت لەسەر خوا بێ تەوەکول پیان ساسم دەفەرمێ ئەگەر تەوەکولی حەقتان لەسەر خوا بێ چۆن تەیر و باڵندە بەیانیان دەڕواتە دەرێ بە چیکڵدانەی خاڵی ئێوە ئەرەگەڕاوەتەوە بە چیکڵدانەی پڕەوە ئەمە هەوڵ و تەوەکولی ڕاست ئەوەیە هەوڵی خۆت بدە لە بەیانیەوە ناوی خوای لێ بێنەوە بڕۆ بۆ کار و کەسابەت بڕۆ بۆ کار و کەسابەت تەمبەڵ مەبە خۆشەویستەکەم تەمبەڵ مەبە و پەلاماری کەرە و کەسابەت دە چونکە ها تەیرەکە فڕی چاوەڕێ نەکرد خوا لە ئاسمانەوەی بارێنێ بەڵام یەقینی هەیە کە خوا بەبێ ڕسق نایهێڵێتەوە وەڵڵای ئەو تەیرە نازانێت دەنگ چەگەنم لە کوێیە کەچی خوا هیدایەت یەدا و دەیدۆزێتەوە ئێوارە بە چکڵدانی پڕ دەپەڕێتەوە خوا تۆ ئاوا لە ماڵچۆ دەرەوە بەو نیەتەوە کەسابەت کە خوا پەکن ناخا هاجەرە خاتوون ئەوان بەڕێزانی چوونە حەج خوا لێیان قبوڵ کا بە نسیب ئێمەشی کا حەو جار سەعی سەفا و مەڕوایان کردووە مەلوەتکەکەی بۆ خۆی چاویان کوێر ببوو لە تینوانە ئاو نەبوو بیخۆنەوە ئیسماعیل مەلوەتکەیەک بوو هێشتا لنگە فرتەی نەکرد بۆ قاچی بجوڵێنێ حەو جار ڕاکردنی سەفا و مەڕوەی کرد بۆ تۆزێ ئاو بزانێ کەسێک کانیەک ئاوێک شتێک بینێ کەچی کاتێک گەڕایەوە لەبەردەمی قاچی ئیسماعیل ئاو هەڵدەقڵا ی هاجەرە بزانە دەبێ هەوڵی خۆت بدەی ڕاکەڕاکێک بکەی لە پێناودا بەڵام بزانە بە ئازایەتی ڕسق پەیدا ناکرێ لەبەر دەمی مناڵێکی ساوادا کە توانای ئەوە نیە قاچی بجوڵێنێ ئاوم هەڵقوڵان و فریاتان کەوتم فریای هەموو مرۆڤایەتی کەوتم تا قیامەت ئەو تەوەکولەت هەبێ لەسەر خوا قەد وا مەزانە بە ئازایەتی خۆت بە زیرەکی خۆت بە توانا و شان و شەوکەتی خۆت ڕسق پەیدا دەکەی بڵێ خوایە من بەس هەوڵم لەسەرە ڕسقم لەسەر تۆیە یا ئەڵڵا تەوەکولم بە تۆیە وەڵڵاهی خوا دەرگای ڕسقت بۆ دەکاتەوە کلیلی دووەمە سێیەم نوێژکردن پێغەمبەری خوا ساسم هەموو جارە کە دەفەرموێ ئیمامی تەبەرانی لە کەبیرە دەژێڕێتەوە ئەفەرمێ پێغەمبەری خوا ساسم کە دەچووە ماڵەوە نانیان نەبوو نان جار هەبووە بە چەند هەفتە لە ماڵی پێغەمبەرە ئاگر نەکراوەتەوە ئەی فەرموو ماڵ مناڵ وەرن دەستکەن بە نوێژکردن وتیان بۆ چونکە فەرمووی خوا دەفەرمێ وەئمر ئەهلەکە بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى ئە سوڕەتی طه ئایەتی سەد و سی و دوو ئەی محەممەد صلی سەلام و ئەی ئیمانداران بە تێکڕایی فەرمان بە ماڵ و منداڵتان بکەن نوێژ بکەن و بەردەوامیش بن هەموو ڕۆژێ پێیان بڵێ ڕۆڵێکم تخوا نوێژەکەت بکە ڕۆڵێکیان تخوا نوێژەکەتان تەرک مەکەن ئەفەمێ من ڕزقتان لێ داوا ناکەم ڕزقتان دەدەم ها نوێژ و ڕزق بەیەکەوە هاتووە بەڕێزەکەم قەت ئەگەر لە دائیرەیەکا بووی شەرم مەکەی نوێژەکەت بکەی لە مەقەڕێکی پێشمەرگەی ئاسایشی پۆلیسی لەگەڵ ئەو پەڕی حورمەتم بۆ فەرماندەکانی پۆلیس و پێشمەرگە کە مەگەر پووچەڵێکیان کە ترسنۆک و لەرزۆکن کە ترسنۆکن بەس بۆ ئازان منعی نوێژ لە خەڵک بکەن ئەینا لە مەیدانی شەڕ و هینا هیچیان پێ ناکرێ ئەینا ئەوانی تریان لە سەد تا نەوەتی الحەمدللە ڕێزی نوێژکەران دەگرن خوا ئەم دینەی وا عیزەتدار کردووە لەم سەردەمەدا لە هیچ شوێنێک نیە نوێژی لێ نەکرێ نوێژی خۆت بکە و منەتت بە هیچ بەشەرێک نەبێ مامۆستای لە مەکتەبە مۆزەفی لە فەرمانگەدا کرێکاری لەسەر ئیش خیانەت مەکە وەختی نوێژەکە هەستە دەست نوێژ بگرە نوێژ بکە خوا نانە نابڕێ واللە کلیلی ڕزقن ڕزق خوا ڕزقت بۆ زیاد دەکە و شانازی بە دینەکەتەوە بکە گوێ لە پێغەمبەری خۆش بگرە ئەمە فەرموودەی خوا دەفەرمێ ڕزق پەیوەندی بە نوێژەوەی و پێی زیاد دەبێ خۆشەویستیش دەفەرمێ ثلاثة كلهم ضامن على الله سێ کەسن خوا کەفیلیانە خوا زامنیانە دەڵێن فڵان کەس زەمانەتی هەیە ئەم شتە ئای چەند دڵت پێی خۆشە خوا خۆی زەمانەتی ئەم شتەت بۆ دەکا ئازیزەکەم ئین عاش ڕوزیقە و کوفیە ئەگەر بژیەی خوا ڕزقت زیاد دەکا و ڕزقێکی خۆشگوزەرانت دەداتێ و ژیانێکی بەختەوەرانە وئین ماتە ئەدخەلەه اللە الجەنە کە مردیشی بەهەشتی خوا جێگاتە ئەگەر بژێ ڕزقی فراوان و خۆشگوزەرانی دونیا کە مردیشی بەهەشتی خوا ئیتر چیکەت دەوێ ئەمە کێش خوا خۆی زامنە و پێغەمبەری خوا ڕایگەیاندووە دەی گوێی بۆ بگرە سێ خاڵی زۆر ئاسان یەکەم من دخل بيته فسلم فهو ضامن على الله هەر کەسێ لە ماڵ چۆ ماڵ و ناو ماڵ و منداڵی خۆی گەیشتەوە ناو ماڵ و بەڕوێکی گەش و زمانێکی شیرین و دەم بەخەندەوە سەلامی لەژن و منداڵەکەی کرد سەلامی لە ژنەکەی کرد و ئەویش بە ڕووی خۆشەوە وتی یەخوا بەخێر بێیەوە وعەلەیکە السەلام ئەفەرمێ ئەو ماڵە قەت نانی کەم ناخۆن قەت دڵ بە خەم نابن کە مردن دەچن بۆ بەهەشت هیوا هەیە چەند لە دەرەوە ڕووی خۆشە ڕۆژێ سەلام لە پەنجا کەس دەکا کەچی والله لە عمریا جاری وایە مەگەر ئێستاگی شەڵا فێر بێ تا ئێستا چوبێتەوە سەلامی لە ژنەکەی نەکردووە هەر هاتی ئەم دیو دەرگا و چوویەوە ئەو دیو دەرگا سەلامەکە نوێ بکەوە تخوا خوشکەکەم تۆش بە لالوتەوە نا بە ئەو پەڕی خۆشەویستی و محبەتەوە زەردەخەنە بڵێ و یەخوا بەخێر بێیەوە وەڵڵاهی خوا زامنە فەرموودەی پێغەمبەرە نانی کەم لەو ماڵەدا ناخورێ دەستە بە جەبەرەکە دەکەوێتە ئەو ڕزق و ڕۆزیەتانەوە ماڵێک ڕوخە خۆشی ڕووگەشی کورە مەچۆ خوشکەکەم دوعا بکەی لای مەلا مەلا چ لێ بکە مامۆستا دوعاچی ڕزق و ڕۆزی ماڵە خوا ڕزقمان سوارە وەرە بە فەرموودەی خوا ڕووت خۆشکە لەگەڵ مێردەکەتا خێزانێکی بەختەوەر و ان شاء اللە ئێمە هەموومان و هەموو موسڵمانان و ئەهلی مزگەوتەکان بەر ئەم فەرموودەیە دەکەوین هەر کەسێ ڕوو بکاتە مزگەوت دڵی بە مزگەوتەوە بێ حەز بکا هەموو جەماعەتەکان لە مزگەوت بێ هەموو جومعەکان لە شوێنی باش و پڕبەرەکەتدار بکا وەڵڵاهی کە گەڕایەوە ماڵە خوا ڕزقێکی بۆ زیاد دەکا کە مردیش بەهەشتی خوا جێگایەتی خوا لوتی دوژمنانی ئیسلامی بۆ دەشکێنێ و ئەم عیززەتدار دەکا و وسعتن ئەی فی مصالح الدنیا و رزقی خوا مصلحەتی دنیا و رزق و ڕۆزی بەسەرا دەبارێنێ ئەمڕۆ حەمد و سەنا بۆ خوا لەسەر قەولی زۆربەی ئەهلی علم و خواناسی دارالکوفر نەماوە چونکە لە تەواوی سەر ئەم زەوێدا مزگەوت هەیە لە خوا بەزیاد بێ ئێستا کابرایەکی دەوڵەمەند بڕیاری داوە لە دوو هەفتەی داهاتوودا بە بڕی 20 ملیۆن کرۆنی نەرویجی لە جەمسەری باکووری زەویدا لەسەر ئەو سەهۆڵبەندانە مزگەوتێک دروست دەکا سبحان الله دەبێت لەناو بەستەڵەکەکانی باشوور و باکووری زەویشدا مزگەوت هەبێ ئەوەی گەشت و گوزاری کرد لەوێ سوزدە بۆ خوای پەروەردگار بەرێ ئیسلام ئەمڕۆ ئەوەندە عیزەتدارە هیچ یەک جارشکە نایکوژێنێتەوە و هەر ناتوانێت لەرزیشی پێ بێنێ کەواتە هیجرەتی ئەمڕۆ کە دارولکوفر و دارولئیسلامێک لەبەر دەستتان نییە هیجرەت لەوەدایە ئەخلاقت جوان نەبی گۆڕە بە موسڵمانانە بگەڕێوە سەر سوننەتی پێغەمبەر صلی الله علیه و سلم واز لە بیدعە و بێشەرعیەک بێنە واز بێنە لە کاسبی حرام هەی دەستخۆشی و ئافرین بۆ هەموو ئەو بەڕێزانەی واللهی چەند دڵخۆش بووم لەم هەفتەیەدا کاتێ بەڕێزێک کوڕە گەنجێک تەلەفۆنی بۆ کردم وتی مامۆستا پارەم ناردووە لە تورکیا میزڵدانی منداڵانمان بۆ دێ پارەکە وا قەیع کراوە نەردراوە وتم بە شەرعی خوا مەیهێنە چونکە لە ڕووی تەندروستیەوە زەرەری بۆ سی منداڵێکی بێتاوان هەیە وتی وەڵڵای ئەگە پارەکەشم دەست نەکەوێتەوە نایەڵم بەم وڵاتەدا بێ ئەمە ئەمە هجرەتە ئەمە لە پێناوی خوادا تۆ واز لە حەرام دێنی هەی ئافرین واللهی خوا دەفەرمێ ڕزقت بۆ زیاد دەکەم و سەربەرزی دنیا و قیامەتت دەکەم بەر ئاەتی مهاجرە دەکەوی ئەی خوشکە بەڕێزەکەم کە وازت لە سپود و ڕووتی هێناوە و بەرگی شەرەفی حیجابت لەبەر کردو ئەوە تۆ هجرەتت کردووە وەلای خوا لە پێناوی خوادا سەردانی خوشکەکەت، پورەکەت، ئامۆزاکەت، پورزاکەت بکە، ئەگەر توانیشت یارمەتیەکی مادیشی ئەگەر دەستکرد بوو پێشکەش کە، وەڵڵایی ناگەیتەوە ماڵەو خوا ڕزقەکەی لە پێش خۆتدا ناردۆتەوە. فەرموودەی خۆشەویستە. سیلەی ڕەحم جێبەجێ کە. پێنجەم، هەر کەسێک تەلەبەی هەبێ، جا علومی شەرعی بخوێنێ یان علومی دونیایی بخوێنێ کە لە خزمەتی دین و ژینی مرۆڤایەتیدایە، تەلەبەکەت بە شەرتێک کوڕەکەت نوێژکەر بێ کچەکەت داپۆشراو بە حەیا و حورمەتەوە بچێتە دەرەوە هەر ماڵێک تەلەبەی تێدا بێ و تالیب العلمی تێدا بێ خوا بەرەکەتی بەسەرا دەڕێژێ دوو برا هەبوون لە زەمانی پێغەمبەری خۆشەویست و نازداردا صلی الله علیه وسلم یەکیان زۆر حەزی لە فەرموودەی پێغەمبەر بوو صلی الله علیه وسلم بەردەوام دەهاتە مەجلیسی پێغەمبەری خوا و فێری حەدیث دەبوو یەکیان کاسبی دەکرد ڕۆژێکیان ئەوەی کاسبکارەکە هات و وتی قوربان ان هذا اخی لا یعنینی بشیء ئەم برایم هەموو ڕۆژە لە خزمەت تۆدا و خەریکی دەرس خوێندن و فێربوونی علومی شەرعی و حەدیس و قورئانە منیش بە کاسپێ و پشتم شکاوە دەبێ نانی ئەویش پەیداکەم ئامۆژگاری بکە باواز لە خوێندنەکەی بێنێ و بێ کاسپی بکە ژیان گرانە پیان ساسان فەرمووی لعلک ترزق به منەتی بە سەرا نەکەی وەڵای وایە دە تەلەبەی هەیە وایە بمرن لە برسان خوا بەرەکەت دەخاتە ڕزقی ئەو باوکەوە کە ئەو تەلەبانە بەخێو دەکا ڕێز و حرمەتی تەلەبەکەت بگرە وا مەزانە نانخۆرە خوا بە بەرەکەت دەیخاتە ناو ماڵەکەوە ان شاء الله با بخوێنێ و بێتە شتێک بۆ خۆی الاحسان الى الضعفاء یارمەتیدانی نەداران هیوا هەیە مناڵێکی مەغۆلی هەیە هیوایە مناڵەکانی هەمووی نوقسانن نابینان ئەندامێکی لاشەیان نوقسانە. خۆشەویستەکەم وا مەزانە مەکە کەسابەتی پێ ناکرێ نان خۆری سەر سفرەی تۆیە پێغەمبەری خوا صلی الله فەرمووی هەل تنصرون و ترزقون الا بضعفائکم بۆ ئەگەر ئێوە ڕزق و ڕۆزیتان دەدرێ هەر بەهۆی بێدەسەڵاتەکان و فەقیر و هەژارەکانەوە نییە بەرە والله فەمووی وا نەزانی ئەم منداڵە مەغۆلە ئەم منداڵە نابینایە ئەم کەسە نوقسانە لە ماڵەکەتدا کە نەخۆشێکەوە بەسەرتا کەوتووە تۆ ڕزق و ڕۆزی ئەدەی واللە خوا بەوەی ئەوەوە ڕزقی تۆش دەنێرێ ئللا خوا بەهۆی ئەوە بەرەکەتی خستۆتە ڕزقی تۆ ئەو نانی دەی خۆی بەهی ئەوی بزانێت خوا بەدڵ پێوەی ماچکە بڵێ بە قوربانت بم تۆ نانخۆر نی وەڵی تۆ بەرەکەتی ناوڕستی ماڵ و منداڵەکەمی لە خواش بپارەوە پیامبەری خوا سەڵسەم هەموو بەیانیان دەی فەرموو اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا دوای هەموو نوێژی بەیانیان دەی فەرموو خوایە داوا لێ دەکەم لەم ڕۆژە نوێدا زانستێکی بەسوود ڕزقێکی پاک و خاوێن کردەوەیەکی قبوڵ کراوم پێ ببەخشی کردەوە با ڕیای تێدا نەبێت چونکە خوا لێت قبوڵ ناکا خوایە ڕزقێکم پێ ببەخشی ئیستیفادەی لێ بکەم پارەت ڕۆژی دە هەزار دینار بێتە گیرفانەوە وەڵڵای ئەگەر بێت و دڵت شاد نەبێ ئیسفادەی لێ ناکەی خوای ئەو نانی لێ خۆم تەیبێ و پاک بێ خوای علمێکم پێ بەخشی سوودی لێ بینم خاڵی هەشتم هەر کردەوەیەکت کرد بە جوانی بیکە خاڵی نوێم ئەگە دایک و باوکی پیرت هەیە بزانە خوا لە ڕێی بەرەکەتەوە ڕزقی ئەوانیش دەنێرێ وڵامی پرسیاری دووەمیش ئەوەیە ئایا خوا لە دنیادا ڕسکی هەموو کەس وەکو یەک دەدا بە کورتی ئەویشتان عەرز دەکەم لە کۆتایی ئەم وتارەدا لە هەموو قورئانا بخوێننەوە من زۆر تاکید لەسەر قورئان دەکەمەوە ئەوەی قورئان فێرمان دەکا هیچ کتێبێک فێرمان ناکا هەمووتان قورئان خوێن ئەکسەرتان وشەی الرازق نابینی واتە ئەلفەکە کەوتێتە نێوان حرفی ڕا و زاکەوە شتی وانە لە قورئاندا بەڵکو الرزاق هەیە بەڵکو ئەلفەکە کەوتۆتە دوای وشەی زالەکەوە و بەردەوام لە قورئانە وشەی ڕا مشەدەدە، الرزاق نەک الرازق، بۆ فەرقیان چییە؟ الرازق واتە خوا هەندێ کات ڕزق دەدا و هەندێ نادا، هی موسڵمان دەدا و هی کافر نادا، هی بچووک دەدا و هی گەورە نادا، بەڵام الرزاق کە ئەلفەکە کەوتۆتە دوای زالەکەوە فەرقی ئەوەیە خوا ڕزقی کافر دەدا، هی موسڵمان دەدا، هی بچووک دەدا، هی کرم و مار و مێروو، هی هەموو مەخلوقێک و هەموو زەمانێک لەو ڕۆژەی لەدایک نەبووی تا ئەو ڕۆژەی دەخاتە قەبرەکەوە، لەبیرت ناکا ئەوە مەعنای الرزاقە ئەمجا رزق هەر پارە و سامان نیە عولەما دەفەرموون الرزق هو ما ينتفع به والله خوا رزقی تەواوی ئەم سەر زەوی وەکو یەک داوە بەڵام تخوا جوان لەم نمونەیە دڵی بۆ بکەوە لێ حاڵی بە ئەمجا قەت بزانە حەسود دەبی قەت بزانە خۆت بە فەقیر دەزانی نەبەخوا بەس چاکی لێ حاڵی بە علەمای شەرع فەرمویانە رزق ئەوەیە سوودی لێ بینی و لەشت ئیستفادەی لێ بکە و دڵت پێی ئاسوودە بێ ئەمە رزقە جا پارە رزقە ئەخلاقی جوان ڕزقە هیوا هەیە وەڵڵەی زەردەخەنە دایمە بەسە لێوێتی ژن بێ یان پیاو بێ باوەڕتان بێ بە ملیۆن دینار ناکڕدرێ کەس کەسێش کە ئەو ئەخلاقە جوانەی نییە کەسێش کە هەیە وەکو ئاو بەحر وایە قەت شلوێ نابێ کەسێکیش بە یەک قسە تووڕە دەبێ ئەم ئەخلاقە بۆ خۆی ڕزقە هیوا هەیە دڵی ئارامە لە ماڵەکەی خۆیدا دەڵی پاشایە ئانیشکی لەسەر سەریندا داوە زەوجەی سالیحە ژنی ڕێک و پێک و پاک داوێن و ئەمین و ڕووخۆش، پیاوی بەڕێز بۆ ژن، پیاوێکی بە حورمەت کە سووکایەتی پێ ناکا و پێویستیەکانی بۆ دابین دەکا و حورمەتی دەگرێ. منداڵی باش کە ئاژاوەت بۆ نانێتەوە، بە باشی دەخوێنێ، بە باشی پەروەردە بووە. دوعا و پاڕانەوە کە دوعا دەکەی سەیرکەی خوا دەستەوە بەجێ لێت قبوڵ دەکا. ئەمانە هەموو ڕستەن شەو نوێژی کۆتایی شەو کە هەڵدەستی لەو کاتەیە خەڵکی بێ ئاگا خەوتووە تۆ هەڵدەستی ئەزانی چ لەزەتێکی دوور کە شەو نوێژ بۆ خوای خۆت ببین بە سافی کە خێزانەکەشت ئاگای لێ نییە یان ئەویش هەستێنی بۆ شەو نوێژ چەند بەرەکەتدارە الجار الصالح دراوسێ ئەها جاری وایە خوا ڕستەکەی توی کردوە بە دراوسێیەکی باش وەڵڵی وایە خانوەکەی سێ قاتە دەڵێ خۆزگایە خۆزگە خوایە یەک قات بوایە دوانم نەدەویست بەس دراوسێکەم باش بوویایە جا خۆ ژیانی لێ تاڵ کردوم هیوا شێت ئەڵێ بەخوا ئەم خانوو لەبەر دراوسێکەم پێم بەجێ نائەشرێ ئەها دراوسێی چاک ئەوە ڕزقە خوا بۆت دەنێرێ لەش ساغی جا لەش ساغی گەورەترین خەڵاتی خوا نییە گەورەترین ڕزق نییە جا تۆ هەموو خوانی باش خۆ کە لەشت هەزمی نەکا بێ مصیبەتی کە شەو دەنوی تفەنگ لە ژێر سەرتا نییە کە ڕۆژ دەڕۆێ دەرەوە قەت تفەنگ و حمایەت بە دواوە نییە ئایا تخواوە گەورەترین ڕزق و ڕۆزی و خۆشی نییە کە برپشتێنە دایمە خاڵیە ئەی حرمەتی ناو خەڵک کە بە بازار دەڕۆی خەڵک بە چاوی دز و جەردەیی سەیرن ناکا خەڵک سەلامت لێ دەکا خەڵک حورمەتت دەگرێ لەمە ئیستا خەڵک لەبەرت هەڵدەستێ ئەی ئەمە ڕزق و ڕۆزی نییە بەڕێزەکەم ژیانی ئەمینی کار و کەسابەتێکی باش خوای گەورە فێری دوو کەلیمەی کردووی تۆی فێری سنعەتێک کردووە ئەو فێری معامەلەیەک بووە ئەمە هەر ئەمەم ئەمگە خوا ئەو عەقڵە لێ بستێنێتەوە من ئەم وشانەم پێ دەوترێ تۆ ئەو ژیانە نەبێ کەسابەتی بازاڕت پێ دەکرێ نەخێر ئەمانە هەموو ڕزقن ئەنجار جاری وا هەیە هیدایەتی خوا دێی بۆ ئەم جمعەیە زیل دوو کەلیمەی خێر دەبیستی باوەڕتان بێ بە چەند دەفتەر دۆلار ناکڕدرێ واللهی من جار هەبووە لە فەزڵی خوا باسی دەکەم چوومە مەکتەبەیەکەوە کتێبێکم دەست کەوتووە واللهی کە سەیرم کردووە ئێستاشی لەگەڵ بێ تا قیامەتیش ئەو کتێبەم بە شەرتێ جارش کە دەست نەکەوێتەوە یەک دەفتەر دۆلارم دەنێ بەو کتێبە نایگۆڕمەوە یەک دەفتەر دۆلار بێن لە ماڵەکەمەوە بەس بڵێن ئەو کتێبەی لێ دەبەینە دەرەوە قەسەم بەخوا نایگۆڕمەوە کەواتە خوا لەو سانێدا یەک دەفتەر دۆلاری بە دە هەزاری تەبع بۆ من ناردووە ئەمە ڕزقە دەبێ وای سەیر کەی جا خوای گەورە ئەوا تەوزیعی کردووە علەما دەفەرمون وا دابنێ ڕزق و ڕۆزی دە پلەیە هیوا هەیە ژنەکەی جا بڵێ ئەو دە پلە ئەو سەد پلەیە دابەشکە بەسەر خۆشیەکانی ژیاندا ژنەکەت کە ژنی باش بێت دە دەرەجەی بۆ دانێ ئەولادەکەت پێنج هەیە جیرانەکەی حەوت لەش ساغەکەت چل پارە و پوڵەکەت دە دەرەجە هەمووی کۆکەوە تۆ سەد دەرەجەی خۆت هەموو خاڵەکان بای سەد دەرەجەت بەسەر تەوزیع کراوە بەڵام پیاوێش کە هەیە ژنەکەی نیو ئەوەندە باشە پێنج دەرەجەی بۆ ژنەکەی داندراوە ئەولادەکانی دوو قات چاکن دە دەرەجەی بۆ داندراوە جیرانەکەی ئەو لە تۆ خراپ ئەو باش ئی تۆ باش ئەو خراپە سێ دەرەجەی بۆ داندراوە لەش ساغێکە تۆ دەرەجەکەت چلە ئەوەندە لە شت سنت و تۆڵە ئەو بیستە تۆ پارەکە دە دەرەجەی بۆ دانراوە بەردەوام دەدنیا لە جفانە کەچی ئەو هەتا دەمرێ پێنجی لە جفانەیە ئی ئەویش کۆکەوە هەدەکاتە سەد بەڵام خوا لە لایەکەوە بۆی زیاد کردووە لە لایەکەوە بۆی کەم کردوێتەوە لەمیان زیادی کردووە لەمیان هاتۆتە خوارەوە بەڵام مەجموعی ئەم سەر زەویە خوا هەمووی سەد دەرەجەی ڕزقەکەی هەر بۆ تەوزیع کردووە جا ئەو ڕزقە شەر نییە هەر پارە بێ بە ئەولادێکی ساڵح بە ژن و مێردێکی بەختەوار وەڵڵاهی هیوا هەیە لە کولانە خانوویەکا دەژی کە دەچێ ماڵەکەی هەر دڵت دەگەشێتەوە خێزانێکی بەختەوار ڕووخۆش خاوەن حرمەت وەڵڵاه دەچێ ژووری میوانی واشەوە بای پەنجا و شەست وەرەقە هەر کەل و پەل لەو ناو ژووری میوانەدایە وەڵڵا دڵت دەگیرێگە دەچی ئەو ماڵەوە دڵتەنگ، غەماوی، بێ حورمەت، ماڵ و منداڵی خراپ، بێ دین، هەر دەڵێی دینی خوا لەو ماڵەدا نییە نعوذ باللە، داوای بەرماڵ بکە نازانێ بەرماڵ چییە، کەواتە ئەمە کوا ڕزقی هەیە، ئەوە ماڵ وێرانە، کۆشک و تەلار ئینسان بەختەوەر ناکا، بۆیە دایمە حەرام مەخۆ، دایمە ڕەزاق ئەڵڵایە سەر بۆ کەس زەلیل مەکە، توخوا حکومەتی بەڕێز خەڵکی وا فێرکە کە ئەو خەڵکە نانخۆری دەستی مەسئولین و ئەم حیزب و ئەم حکومەتە نییە، بڵێ خەڵکینە چەند خۆش بوو مەسولەکان ئەمەیان بە خەڵک گوتایە خەڵکینە ڕازق هەر ئەڵڵایە ان الله هو الرزاق ڕزقی تۆ خوا ناردوێتە سەر ئەم زەویە خستێتە ناو شیسە ئەم حکومەتەوە منی حکومەت کە معاشت دەدەمێ منەت بەسەر خەڵکا مەکەن وا بزانە کابرا سواڵ دەکا ئەم معاشە ڕزقێکە خوا بۆی دیاری کردووە لە کیسەی ئەم وڵاتەدا نەبڕدرێ زمانی کەس لە پێناوی ڕزقا قەتع نەکرێ قەتیش حەریس و سوور مەبە لەسەر لەسەر ڕزق بەس هەوڵ بدە کەسابەت دوای ئەوە مەکڕوزێەوە وەڵڵایی ئینسانی کڕوزاوە هەموو عالەم ڕقی لێیەتی خواش ڕقی لێیەتی عولەما دەفەرموون هەر شتێ سوور بی لەسەری خوا پێ ناوەخشێ هەر تاقی بکەوە کە چوویە سەر جێگای خەوتن سوور بە بڵێ دەبێت پێنج دقیقە ئیشەڵا خەوم لێ دەکەوێت پێنج دقیقە دەبێت بخەوم بۆی بانی زواستم باوەڕتان بێ چونکە حەریسی لەسەر نووسن نیوەی شەویشە خەوت لێ ناکەوێت چونکە چاوەڕێی ئەم پێنج دەقەیە ئەم پێنج دەقەیە ئیلا دەبێ بنووم خەوەکە لێ ناکەوێ و ژیانت لێ تاڵ دەبێ بەڵام جاری وایە خۆت لە خەو دەدزیەوە چا دەخۆی قاوە دەخۆی بۆیە خەوت لێ نەکەوێ کەچی ئیلا خەو بەلاتا دێنێ چونکە حەریزنی وەڵڵای ئەم ڕزقەش وایە هەوڵی خۆت بدە بەڵام قەت ئەوەندە مەکڕوزێەوە قەت مەڵە هەر نیمە بڵێ لە فەزڵی خوا بەزیاد بێ و دەرگای کەرەمی خوا ئاواڵەیە یاڕەبی خوا ڕەحممان پێ بکەی یاڕەبی خوایە کلیلەکانی دەرگای ڕزق و ڕۆزیمان پێ عەتاکەی خوایە ڕزقی هەمومان واسع و فراوانکەی محتاجی هیچ مەخلوقێکی خۆتمان نەکەی خوایە بەس محتاجی قاپی کەرەمی تۆ بین یا ئەڵڵا ئەوەی نەخۆشە خوایە ڕزقی لەش ساغی پێ ببەخشێ ئەوەی لەش ساغە ڕزقی زیادبوونی لەش ساغی پێ ببەخشێ ئەوەی منداڵی نییە ڕزقی منداڵی پێ ببەخشێ ئەوەی دەستکورت و هەژار و قەرزارە خوایە ئەوەندەی ڕزق پێ بەخشی لە ژێر باری گرانی قەرزاری ڕزگاری کە یا ئەڵڵا یا ڕەبی خوایە ئەوەی یارمەتی موسڵمانان دەدا یارمەتی بدەی ئەوەی خزم و کەس و کار بەسەر دەکاتەوە یارمەتی بدەی ئەوەی بەزەی بە هەژارێتەوە دەستی پێ بۆ بگری یا ئەرحەم الراحمین عاقبەتمان بەخێر بژێڕی خۆشەویستی بگێڕیەوە نێوان خێزانەکان خوایە ئەم گەنج و لاوانە لەم مزگەوتەدا نەبڕێن و هەر هیدایەتی زیاتریان بدەی هیدایەتی هەموو لایەکمان بدەی عاقبەتی هەموو لایەکمان خێرکەی لە بەڵا و مصیبەتی دنیا و قیامەت بمان پارێزی یا ربی خوایە دڵخۆشت کردین بە ئەم بارانە خوایە لێمان نەگریەوە خوایە بۆمان زیادکەی بەرەکەتی ئەو ئاسمانەمان بەسەرا بڕێژی بەرەکەتی ئەو زەوێمان بۆ هەڵقڵێنی یا الله یا ربی خوایە ئەوەی کەوا مەسئول و کار بەدەستە لەم وڵاتەدا ڕاستگۆیە لەگەڵ ئەوانەی کە لەگەڵیان بە هیلاکیان نابا خیانەت لە دینیان ناکا لە ئەخلاقیان ناکا خوا بیپارێزی خوایە هەر کەسێکیش خراپەکارە بە ڕەحمی خۆت لەم ڕۆژە مبارەکەدا یا ڕەبی خوایە هیدایەتی بدەی ئامین والحمد لله رب العالمین خۆشەویستان ئەو بەڕێزانی مزگەوتی گەورە مزگەوتی ناو بازار کە